بەڵام سزاکەی خوا زۆر سەختە و لە تاوانا خەڵکەکە وایان بەسەر هاتووە. ومن الناس من یجادل فی اللە بغیر علم ویتبع کل شیطان مرید لەناو ئەم خەڵکەدا کەسانێکی وا هەن ئەکەونە دەمەدەم لەبارەی بوونی خواوە بێ ئەوەی هیچی لێ بزانن و شوێنی هەر شەیتانێکی لە خوا عاسی ئەکەون. ئەگەر ئێوە گومانتان لە زیندووبوونەوەی خۆتان لە ڕۆژی قیامەتدا هەیە، چاری ئەو گومان و دوودڵییەتان بەوە بکەن ورد ببنەوە من ئێوەم لە گڵ دروست کردووە، چونکە باوکە گەورەی ئادەمیزاد کە ئادەمە لە گڵ دروست کراوە، لەوەوپاش لە تۆوی دایک و باوک دروستم کردوون، ئەمجا لە پارچە خوێنێکم دروست کردوون. ئەمجا لە پارچە گۆشتێکم دروست کردوون هەیەتی خراوەتە شێوەی ئادەمیزادەوە و هەیەتی نەخراوەتە شێوەی ئادەمیزادەوە ئەمەتان بۆیە بۆ باسەکەم تا بزانن چۆنم دروست کردوون ئێمە چیمان بوێ لە کوڕ و لە کچ لە منداڵدانی ئافرەتدا دای ئەنێین تا وادەی دیاریکراوی خۆی ئەمجا بە منداڵی لە سکی دایکتان ئەهێنینە دەرەوە ئەمجا پەروەردەتان ئەکەین بۆ ئەوەی بگەنە هەڕەتی هێزی لەشتان هیوایشتان تیایە پێش ئەوە گیانی وەرەگیرێتەوە و ئەمرێ، هیوایشتان تیایە ئەهێڵرێتەوە تا ئەگەیەنرێتە تەمەنێ لە هەموو تەمەنێکی لەوەو پێشتری لاوازتر و بێدەسەڵاتتر ئەبێ، تا وای لێدێ پاش ئەو گشتە شتەی زووتر زانیویە هیچ تێ نەزانێ، ئەمە وەک ئەوە وایە تۆ زەوی ئەبینی کش و مات و وشک و بێ ڕەونەقە، جا کە بارانمان بەسەردا باراند ئەکەوێتە جوڵە و هەڵئەئاوسێ و، لەبەرئەوەیشە کە ڕۆژی قیامەت بەڕاستی دێ و خوا بەڕاستی هەموو ئەو مردووانەی لە گۆڕدان زیندوویان ئەکاتەوە. ومن الناس من یجادل فی اللە بغیر علم ولا هدی ولا کتاب منیر کەسانی وا هەن ئەکەونە دەمەدەم لەبارەی بوونی خواوە بێ ئەوەی هیچ بزانن و کەسێ شارەزای کردبن و مل پێچی ئەکا و مل لا ئەدا لە وەرگرتنی ئامۆژگاری پێغەمبەران بۆ ئەوەی خەڵک لە ڕێی خوا لا بدا و گومڕایان کا، ئەم جۆرە کەسانە لە دونیادا ڕیسوایی و سەرشۆڕیان بۆ هەیە و لە قیامەتیشا سزای ئاگری سۆزندەیان پێ ئەچێژین. ئەو کەسەی گومانی وایە کە خوا لە دونیا و لە قیامەتا یارمەتی پێغەمبەری خۆی نادا، با لە داخانا پەتێ لە ئاسمانی واتە لە بنەبانی ماڵەکەی خۆیەوە هەڵخا و شۆڕی کاتەوە بۆ خوارەوە و لە گەردنی خۆیی بئاڵێنێ و پاشان پەتەکە بە خۆیەوە بەرداتەوە تا بخنکێ. یفصل بینهم یوم القیامە ان اللە علی کل شیء شهید ئەوانەی ئیمانیان بە خوا و بە پێغەمبەرانی خوا هێناوە و ئەوانەی ئایینی جوولەکەیان بۆ خۆیان هەڵبژاردووە و سابیئەکان و گاورە مەسیحیەکان و مەجووسە زەردەشتیەکان و ئەوانەی هاوبەش بۆ خوا دائەنێن خوا خۆی لە ڕۆژی قیامەتا چاک و خراپیان لەیەک جوێ ئەکاتەوە و زۆر لە ئادەمیزادیش هەموو سوجدەی بۆ ئەبەن و زۆرتریش لە ئادەمیزاد کە نایپەرستن و سوجدەی بۆ نابەن لەبەر ئەو بێ دینیەیان سزادانیان پێویست بووە و ئەوەیش خوا سوکی بکا کەس ناتوانێ بیکا بە خاوەن قەدر خوا هەرچی مەیل لێ بێ ئەیکا. هذان خصمان اختصموا في ربهم فالذین کفروا قطعت لهم ثیاب من نار یصب من فوق رؤوسهم الحمیم ئەم دوو دەستە و تاقمە کە کافر و موسڵمانن لە بارەی خواوە دوژمنی یەکن و هەرایانە کافرەکان هاوبەشی بۆ دائەنێن و بتەکانیان ئەکەن بە هاوبەشی و موسڵمانەکانیش ئەڵێن کەسی هاوبەش نیە ئەوانەی کە کافرن جلی لە ئاگر دروست کراویان بە باڵا بڕاوە لە دۆزەخا ئەکرێتە بریان و ئاوی کوڵ بە کوڵیان بەسەردا ئەکرێ. یصهر به ما فی بطونهم والجلود. هەرچی لە ناو سکیانایە و پێستەکەی بەریشیان بەو ئاوە کوڵ بە کوڵە ئەتوێنرێتەوە. بەڕاستی ئەو کەسانەی کە کافرن و ڕێگا لە خەڵک ئەگرن لەوەی ڕێگای خوا بگرنە بەر کە ئایینی ئیسلامە و ناهێڵن بڕۆن لە مزگەوتی حەڕامی مەککەدا خواپەرستی بکەن کە چونیەکە چ بۆ ئەوانەی تێیدا نیشتەجێن و چ بۆ ئەوانەی بە ڕێگوزەر ڕێیان تێیەکەوێ ئەوانە سزای سەخت ئەچێژن. هەر کەسیش ئارەزووی لەوە بێ بە هۆی ستەمکاری خۆیەوە لە ڕێگای ئایین لابدا سزایەکی سەختی پڕ ئازاری پێ ئەچێژین. بۆ ئەوەی حازری هەندێ سوود و قازانجی خۆیان ببن و لە چەند ڕۆژێکا کە ڕۆژانی حەجن ناوی خودا ببەن و زیکری بکەن بەرامبەر بەو ڕزق و ڕۆزی مەڕ و ماڵات و وشتر و گا و مانگایانەی پێی داون دە خۆیشتان لێیان بخۆن و خۆراکی کەسانی نەداری هەژاریشی لێ بدەن. وأحلت لكم الأنعام إلا ما يتلى عليكم فاجتنبوا الرجس من الأوثان واجتنبوا قول الزور ئەمە وەربگرن فەرمانی خوایە و هەرکەس ئەو شتانەی خوا حورمەتی گردوون وەک حەڵاڵ و حەرام بە گەورەیان بگرێ ئەوە باشترین شتە بۆی لای خوای خۆی. بزن و مەڕ و حوشتر و ڕەشەوڵاخیشتان بۆ حەڵاڵ کراوە، ئەوانەیان نەبێ باسی حەرامیانتان بەسەردا خوێنراوەتەوە وەک مردارەوە بوویان و ئەوانەیان لە کاتی سەربڕینیاندا ناوی غەیری خۆیان بۆ هێنرابێ، کەواتە خۆتان لە پیسی بت و لە قسەی درۆ بپارێزن. حاڵتان وابێ لە بێباوەڕیەوە لابدەن بۆ باوەڕداری، بۆ ڕەزامەندی خوا، هاوبەشیش قەرار مەدەن بۆ خوا، هەرکەس هاوبەش قەرار بدا بۆ خوا وەک ئەوە وایە لە ئاسمانەوە بەر ببێتە خوارەوە و پەلەوەر بێنە سەر کەلاکەکەی و گۆشتەکەی بفڕێنن و بیخۆن، یاخود وەک کەسێک وایە بایەکی توند هەڵکا و بیبا فڕێی بداتە شوێنێکی دووری وا کەس پێی نەزانێ، مەبەست لەوەیە ئەو کەسە کابرایەکی بێ سەروشوێنە. بۆ هەر میللەتێ سەر بە هەر ئاینێ بێ جۆرە قوربانیەکمان بڕیار داوە تا ناوی خوا لەسەر ئەو قوربانیەیان بێنن بەرامبەر بەوەی ئەو حوشتر و ڕەشە وڵاخ و ئاژەڵەمان پێ بەخشیون دەی خوای ئێوە تاقە یەک خوایە فەرمان بەرداری بکەن و ملی بۆ کەچ بکەن و مژدە بەو کەسانەیش بدە کە خۆیان بە کەم ئەزانن و فیز و دەعیە ناکەن. ئەو وشترانەی ئەیانبەن بۆ مەککە تا لە حەجدا سەریان ببڕن بۆمان کردوون بە بەشێ لە نیشانەکانی خواپەرستی. خێر و بەرەکەت بۆ ئێوە هەیە لەو وشترانەدا وەک شیر و بەروبوومەکانی و سواربوونیان و گۆشت و موو. کەواتە لە کاتی سەربڕینیاندا کە قنج لەسەر چوارپەلیان ڕاوەستاون ناوی خوا بهێنن. جا کاتێک کە تەنیشتیان کەوتە سەر زەوی واتە سەر بڕران و مردن لە گۆشتەکەیان بخۆن و بەشی هەژاری قنیاتکار و داواکەریشی لێ بدەن ئێمە ئاوا ئەو حەیوانی قوربانیانەمان بۆ وا لێ کردوون مل بدەن بۆتان سەریان ببڕن بەڵکو ئەمە خوایە سوپاسی ئەم نیعمەتانەی ئێمە بکەن. گۆشت و خوێنی ئەو قوربانیانە ناگا بە خوا و خوا ئەوەی لە ئێوە ناوێ، بەڵام ئەگەر فەرمانبەرداری خوا بکەن و خۆتان لە بێ فرمانی ئەو بپارێزن ئەوە لای ئەو پەسەند و قبوڵە. خوا ئەو حەیوانی قوربانیانەی بۆ ئێوە ئاوا لێ کردوون ملتان بۆ بدەن بۆ سەربڕینیان، بۆ ئەوەی لە کاتی سەربڕینیاندا اللە اکبر بکەن کەوا ڕێگای موسڵمانەتی پیشان داون و مژدە بدەن بە پیاو چاکان و چاکەکەران. ئەگەر خوا هەندێ کەسی بە هەندێ کەسی تر لەناو نەبردایە چەندین پەرستگای ڕەبەنەکان و چەند کڵیسەی گاوران و چەند کەنشتی جولەکە و چەند مزگەوتی موسڵمانان کاول ئەبوون کە هەموو ناوی خوایان تیا ئەهێنرێ بەڕاستی خوا یارمەتی هەر کەسێ ئەدا کە ئەویش یارمەتی ئاینی خوا بدا خوا بەهێزە ئەتوانێ یارمەتی ئەو کەسانە بدا و هیچ شتێ ڕێی لێ ناگرێ. وللە عاقبەت الامور. ئەو لە ماڵی خۆ دەرکراوانەی ئەگەر ئێمە جێگیریان بکەین و دایان بمەزرێنین لە ئەرزا نوێژ ئەکەن و زەکات ئەدەن و فەرمان بە چاکە ئەدەن و نەهی لە خراپە ئەکەن و ئەنجامی هەر کارێکیش هەر بۆ خوا ئەگەڕێتەوە ئەهلی مەدیەنیش کە شوعەیب پێغەمبەریان هاتە سەر، شوعەیبی پێغەمبەری خۆیانیان بە درۆزن دانا، موسا پێغەمبەریش هەر لە لایەن فیرعەون و قیبتیەکانەوە بە درۆزن دانرا، منیش جڵەوم بۆ کافرەکان شۆڕ کرد لەسەر کافری خۆیان بەردەوام بن تا وادەی خۆیان هات، جا چۆن بوو لێتێکدانم بۆیان و بە چ دەردێکم بردن؟ گەلێ ئاوەدانیمان وێران و کاول کرد لە حاڵێکدا کە دانیشتوانیان ستەمکار بوون و ئێستا ئەو ئاوەدانیانە بەسەر بنچینەکانیانا کەوتوون و داتەپیون و زۆر بیری ئاو هەن ئێستا پەکیان کەوتووە و کۆر بوونەتەوە و زۆر کۆشکی دروستکراو هەن ئێستا تاقە کەسێکیشمان تیایاندا نەهێشتووە ئایا ئەمانە بەسەر ئەرزا نەڕۆیشتوون تا دڵیکی وایان ببێ بەهۆی ئەو دڵەوە عەقڵیان ببێ و بزانن ئەبێ چی بکەن کە خوا بە تاک و تەنیا زانینە؟ یا گوێیەکی وایان ببێ شتی پێ ببیسن و بزانن ئەبێ ئادەمیزاد گوێ بۆ چی شل بکا چونکە تەنها دیتن بە چاو بەس نییە وا ئەبێ چاو کۆر نەبووە ئەبینێ بەڵام سوودیشی نییە چونکە دڵ کە لە سنگدایە ئەو کۆرە بێ پاش ئەوەی من ترسی سزای خوام نانە بەر، ئەوانەی باوەڕ بە خوای خۆیان ئەکەن و باش ئەجوڵێنەوە و چاکە ئەکەن، خوا لە گوناهیان خۆشە بێ و ڕۆزییەکی دەست بڵاوانەیان ئەداتێ کە بەهەشت و ناز و نیعمەتی بەهەشتە. والذین سعوا فی آیاتنا معاجزین اولئک اصحاب الجحیم. واللە علیم حکیم. ئێمە بەر لە تۆ هیچ پێغەمبەرێکی خاوەن کتێب و بێ کتێبمان نەناردووە بۆ سەر خەڵک ئیلا وا بووە کە هەر چەند ئارەزووی شتێکی کردبێ کە بە دڵیا هاتبێ شەیتان بە وەسوەسە هەندێ شتی ناموناسبی خستۆتە دڵیەوە جا خوا ئەو شتانەی لە دڵیدا شۆردەوە کە شەیتان بە وەسوەسە خستبوونیە دڵیەوە، پاش ئەوە خوا ئایەتەکانی خۆی لە دڵی ئەو پێغەمبەرەدا ئەچەسپێنێ کە داوای لێ ئەکەن هەر بیر لە خوا و لە ڕۆژی قیامەت بکاتەوە و خوا زانا و خاوەن حیکمەتە. لیجعل ما یلقی الشیطان فتنە. خوا بۆیە دەرفەتی شەیتانەدا ئەو وەسوەسەیە بخاتە دڵی ئەو پێغەمبەرانەوە تا ئەو شتەی خراوەتە دڵیانەوە بکا بە مایەی تاقیکردنەوە بۆ مونافیقە دوو دڵەکان و بت پەرستە دڵ ڕەقەکان بەڕاستی ئەم دوو تاقمە ستەمکارە لە خراپەیەکی دوور لە ڕاستیەوەدان. هەروەها تا ئەو کەسانەیش کە زانیاریان دراوەتێ بزانن ئەم قورئانە ڕاستە و لە خوای تۆوە هاتووە و ئیمانی پێ بهێنن و لە ئەنجامی ئەو ئیمانەیاندا دڵیان لێی بترسێ بەڕاستی خوا ڕێبەدێیی ئەو کەسانە ئەکا کە باوەڕیان پێ هێناوە و ئەیان خاتە سەر ڕێیەکی ڕاست کە وردبوونەوەیەکی ئەوتۆیە بیانگەیەنێتە ئامانجێکی ڕاست و دروست. وَإِنَّ اللَّهَ لَهُوَ خَیْرُ الرَّازِقِینَ. ئەو کەسانەیش کە لە ڕێگای خوادا کۆچیان لە وڵاتی خۆیان کرد و پاشان کوژران یان بە مردن مردن ئەوانە بەڕاستی خوا لە قیامەتدا ڕۆزییەکی جوانیان ئەداتێ لە بەهەشتدا، خوا چاکترینی هەموو ڕۆزیدەرانە. ئەمە لەبەرئەوەیە کە بەڕاستی خوا توانایە و هەموو شتێکی پێ ئەکرێ و شەو ئەبا بە ناو ڕۆژدا و ڕۆژ ئەبا بە ناو شەوا واتە ئەیان گەیەنێ بە یەک و لە یەکێکیان زیاد ئەکا و لە یەکێکیان کەم ئەکا و خوا بەڕاستی شنەوا و بینندەیە هەموو شتێ ئەبیستێ و ان اللە بالناس لرءوف رحیم ئایا تۆ نابینی خوا هەرچی لە زەویدا هەیە و پاپۆڕەکانیشی بۆ ئێوە ڕام کردووە کە بە فەرمانی ئەو بەناو دەریادا ئەڕۆن و ئاسمانەکانی ڕاگرتووە و ناهێڵێ بکەونە خوارەوە بەسەر زەویدا مەگەر بە ڕەزامەندی و ڕێگادانی ئەو بەڕاستی خوای گەورە بەزەیی بە خەڵکا دێتەوە و ڕەحمیان پێکا. بۆ شوێنکەوتوانی هەر ئاینێ جۆرە پەرستنێکمان دانابوو خوایان بەو جۆرە ئەپەرست کەواتە ئیتر با شوێنکەوتوانی ئاینەکانی تر لەگەڵ تۆ نەکەونە هەرا لە کارو باری ئاینە چونکە مەسەلەی ئاینی تۆ لەوە دیارترە هەرا هەڵبگرێ و تۆ خەڵک بانگ بکە بۆ لای خوا تۆ بەڕاستی لەسەر ڕێگەی ڕاستی هیدایەت و خواناسیت. ان ذلک فی کتاب ان ذلک علی اللە یسیر ئایا تۆ نەتزانیوە کەوا بەڕاستی خوا ئەزانێ چی لە ئاسمان و لە ئەرزا هەیە هەموو ئەو شتانە لە لەوح المحفوظدا نوسراون ئەمە بەڕاستی بۆ خوا ئاسانە. کە ئایەتە ڕوون و ئاشکراکانی ئێمەیان بەسەرا ئەخوێنرێنەوە، لە ناوچاوانی کافرەکانا ئینکار و ملنەدان بەدی ئەکرێ، چونکە ڕقێکی زۆریان لە ڕاستی لە دڵایە. لەوانەیە پەلاماری ئەو موسڵمانانە بدەن کە ئایەتەکانی ئێمەیان بەسەرا ئەخوێننەوە، تۆ، ئەی محەممەد، پێیان بڵێ، خەڵکینە، پەندێک هێنراوەتەوە گوێی بۆ شل کەن، بەڕاستی ئەو بتانەی ئێوە هاواریان لێ ئەکەن و هاوار لە خوا ناکەن، ئەگەر هەموویشیان خڕ ببنەوە مێشێ دروست بکەن ئەو مێشەیان پێ دروست ناکرێ، تەنانەت ئەگەر مێش شتێکیان لێ زەوت بکا هەرگیز ناتوانن لێی بسێننەوە. کارێکی لە ئاینا پێویست نەکردووە لەسەرتان کە ناڕەحەتتان بکا و نەتوانن بیکەن ئەم ئاینی خوا بە یەک زانینە ئاینی ئیبراهیمی باوکتانە کە باوکە گەورەی پێغەمبەری خۆتانە و وەک باوکە گەورەی خۆتان وایە ئیبراهیم ناوی ئێوەی ناوە موسڵمان بەر لەوەی قورئان ئەم ناوەتان لێ بنێ و لەم قورئانەیشدا کە خوا ناردوویە بۆ سەر پێغەمبەری خۆی هەر بە موسڵمان ناوبراون بۆ ئەوەیش ناونراون موسڵمان تا پێغەمبەر ببێ بە شایەت بۆتان کە ئاینی خوای پێ گەیاندوون و ئێوەیش ئەی موسڵمانان شایەت بن بەسەر خەڵکی ترەوە کە ئێوەیش ئەو ئاینەتان گەیاندووە بە خەڵکی تر کەواتە نوێژ بکەن و زەکات بدەن و لە هەموو کار و بارێکتاندا خوا بکەن بە پشت و پەنای خۆتان ئەو گەورە و یارمەتیدەرتانە لە هەموو کار و بارێکا. ئەو باشترین گەورە و باشترین یارمەتی دەری ئادەمیزادە. ابن عباس ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ لە پێغەمبەرەوە سەڵات و سەلامی خوای لەسەر بێ دەفەرموێت، ئەوەی بە بێ ئاگاداری تەواو بە نەزانی قسە لەسەر ڕاڤەی قورئان بکات ئەوە با جێگەی خۆی لە ئاگردا بگرێ و خۆی ئامادە بکات بۆ ناو دۆزەخ.